بفرمون لەگەڵ ئێوە و ئەو وتارە الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله وطاعته والمتابعة لنبيه صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى اللهم اجعلنا من المؤمنین المخلصین الصادقین یا رب العالمین ئیماندارانی بەڕێز و خۆشەویست لە وتاری ڕابردوودا باسی گەورەی پێغەمبەرمان کرد صلی الله علیه وسلم وتمان ئەو ڕابەر و پێشەوایە وەکو هەوا وایە چۆن ئێمەی موسڵمان و هیچ کەسێک بە بێ هەوا ناژی، ئێمەی موسڵمانیش بە بێ ئەو پێغەمبەرە ناژین، ژیانێکی بەختەوەرانە، ژیانێکی تەندروست و دوور لە ئاژەڵیانە. وە هەروەها چۆن هەوا بەشی هەموومان دەکات، ڕەحمەتی پێغەمبەریش صلی اللە علیە وسلم بەشی هەموومان دەکات. لە وتاری ئەمڕۆماندا باس لە شوێنکەوتن و گوێڕایەڵی پێغەمبەر دەکەین صلی اللە علیه وسلم لە ژێر ناونیشانی ئەگەر ڕاستە ڕێزی ئەو زاتە ئەگرن فەرمونون لەسەر ڕێبازی ئەو بژین و بمرن ئیطاعەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم واجبە خوای گەورە لە قورئانە لە سی و سێ شوێنی قورئانا ئیتاعەی خوا و ئیتاعەی پێغەمبەر پێکەوە هاتووە، اطیعوا اللە و اطیعوا الرسول، هەر هەمووی پێکەوە هاتووە، بۆیە پێویستە لەسەرمان ئێمە شوێنکەوتەی ڕێبازەکەی پێغەمبەری خوا بین صلی اللە علیە وسلم و ئیتاعەی پێغەمبەر بکەین، چونکە ئەرکی ئەو پێغەمبەرە ئازیزەمان بریتی بووە لە پەروەردە و فێرکردن، خۆ ئێستا فێربوون و عیلم زۆرە، بەڵام چونکە پەروەردەی لەگەڵ نییە، دەبینی بە زەرەد بەسەرمان داشکاوەتەوە و ئەو هەموو تەکنۆلۆژیا و عیلمە مرۆڤایەتی بەختەوەر نەکرد و بگرە کارەساتیشی بەدوای خۆیدا هێنا، بەڵام پێغەمبەر صلی اللە علیە و سلم ئیشەکەی ئەوەیە یوزەکیهم ویعلمهم، پاکیان دەکاتەوە، پەروەردە ئەو جار فێرکردن، بەڵێ ئەو خۆشەویستەمان پاکی کردووینەوە، مرۆڤایەتی پاک دەکاتەوە لە شیرک و بیدعەت و خورافیات و لە زوڵم و ستەم و لە خراپەکاری و تاوان پاکمان دەکاتەوە، تۆی موسوڵمانیش ئەگەر دەتەوێت دڵت پاک بێ، زمانت پاک بێ، کردار و گوفتارت پاک بێ، دەست و دامێنت پاک بێ، گوێڕایەڵی پێغەمبەری خوا بە صلی اللە علیە وسلم شوێنکەوتەی ڕێبازەکەی بە، خەڵکانێک هەیە پێی دەڵێ کاکە تۆقەی تۆقە لەگەڵ ئافرەتی نامەحرەم حەرامە چاوپێکەوتن و و هەروەها نەزەر حەرامە ئەڵێ وەڵا ئێمە دڵمان پاکە ئێوە دڵتان پیسە ئەوە درۆ دەکا شەیطان دەیەوێت لەو ڕێگەیەوە فێڵی لێ بکات خۆ دڵی تۆ لە دڵی پێغەمبەرجان پاکتر نییە دڵی تۆ شەیطانی تێدایە دەی ئەوە ئەوەی ئەو حەرامی کردبێت حەرامە، بۆیە بەڕاستی ئەگەر ئێمە بمانەوێت بە پاکی بژین، ژینگە و ژیانمان پاک بێت، ئەبێت تەبەعیەت بکەین لە پێغەمبەر گیان صلی اللە علیە وسلم، جا ئەو کاتە ئەگەر ئێمە تەبەعیەتمان کرد سەربەرزی دنیا و دواڕۆژ دەبین، پێشەوا ئەحمەد ڕەحمەتی خوای لێبێ، هەزار هەزار فەرموودەی لەبەر بوو کە ئەو کاتە ملوێنیان نەدەزانی ژمارەی ملوێن بەڵام کاتێ وەفاتی فەرموو لە خەوا بینیان فەرمیان قوربان حاڵت چی بوو فەرمووی پێغەمبەر فریام کەوت ئەگەر ئەو نەبوایە دەبوو ئێمە ئاگر پەرست بووینایە بت پەرست بووینایە مشریک بووینایە دار پەرست و دار و بەر پەرست و پەڕۆ پەرست و شەخص پەرست و پارە پەرست و هەوا و ئارەزوو پەرست دەبوو ئاوا بوینایە و ئەو کاتێک سەر بۆ جەهەنەم پەنا بەخوا فەرمووی پێغەمبەر فریام کەوت هەزار هەزار فەرموودەیشی لەبەر بواتە ملوێن بەڵێ بەڕێزان و خۆشەویستان بۆ ئەوەی ئێمە سەربەرزی دنیا و دوواڕۆژ بین پێویستە گوێڕاڵی پێغەمبەری خوا بکەین مسلمانێکی محەممەدی بین نەک مسلمانێک بە کەیفی خۆمان بە مۆدێل بە هەوا و ئارەزوو بجوڵێینەوە نەک هەر بەناو مسلمان بین چونکە ئەو ڕۆ ئەنواعی مسلمانمان هەیە بەداخەوە دوکاندارێک بۆی گێڕامەوە وتی مامۆستا شتم دەکێشا زەرفێکی هەلاگە بوو دام بە ئافرەتێک بەڵام ئافرەتەکە ڕوود بوو سفور بوو لا ئیرادی دەستمەوە دەستی کەوت کاتێک کە دام پێی وتی ئای خاڵە حاجی دەست مێژەکە شکاندم وتم دایکەکەم خوشکەکەم تۆ هەموو لە شت سفورە ئەو پانتۆڵ و ئەهموو لەشە سفورە ئەوە لە کوێ و دەستمێژەکەچ دەستمێژیشت هەیە ئا ئەمە موسڵ وتی خاڵە حاجی مۆدێلە ئەمەیان ئەوە مۆدێلە دەسمێژیشم هەیە نوێژ دەکەم ئەم ئیسلامەتێ لە کوێ و ئەوەی خوا و پێغەمبەر دەیەوێ لە کوێ بۆیە ئیسلامەتێک ئەگەر بە پێی شەرعی خوا نەبێت ئەگەر ئیخلاصی تیا نەبێت و تەبعیەتی تیا نەبێت خوا وەری ناگرێ بۆیە بەڕاستی ئەمانە جێگەی داماویە و جێگەی بەزەییە وە هەر کەس یەکیش لە ژن و پیاو تەبعیەتی کرد لە پێغەمبەر صلی اللە علیە وسلم و ئیطاعەی کرد ئەوە براوەی یەکەمە ئەوە سەربەرزی دنیا و دوا ڕۆژە ومن یطیع الله ورسوله فقد فاز هەر کەسێک ئیتاعی خوا پێغەمبەرەکەی کرد ئەوە براوەیە ئەوە سەرکەوتووە بەڵام چ سەرکەوتنێک فەوزا عظیمە سەرکەوتنێکی زۆر گەورە چونکە خەڵکێک وا دەزانێ کە دەوڵەمەند بوو ئەوە براوەیە، کە ڕیاڵ و بەرشە بردیانەوە ئەوە براوەیە، کە لە شەڕەکە سەرکەوت ئەوە براوەیە نا ئەوە براوەیە کە بتوانێ لە جەهەنەم خۆی ڕزگار کا و بەهەشتێکی هەتا هەتایی بەسەر بێنێ بەدەست بێنێ ئەوە براوەیە کە لە ژیانیدا ژیانێکی موسوڵمانانە و ئیماندارانە بژیە. ئەها ئێستا چونکە ڕێبازەکەی پێغەمبەر صلی الله علیه و ئیشی پێ ناکرێت ئەها ئەم هەموو عیلم و شارەزایی و تەکنۆلۆژیا و ماستەر و دکتۆرا و ئەو هەموو شتە بەڵام ئایا کوا بەختەوەری هەمووی بۆ خراپەکاری بەکاردەهێنرێ بەشی زۆری بۆیە بەڕێزەکانم پێویستە ئێمە بگەڕێنەوە بەسەر ڕێبازەکەی پێغەمبەر صلی الله عليه وسلم بۆ ئەوەی کەوا بەختەوەر بین لە دنیا و دوا ڕۆژمان بە دوو کوێرە ڕێیاندا مەڕۆن هەتا جادەی قیر و پان و پۆڕ لەوێ بێ حەیفە ئینسان بە ڕێ بزناندا بڕوا و بە باریکە ڕێیاندا بڕوا بە کوێرە ڕێیاندا بڕوا ئەوە تا بۆیە خەڵکی سەرگەردان بوو تەنانەت هەندێک لە زانایان دەڵێن ئەوە ئەوەش دەگرێتەوە لە ناو مسلمانانیشدا ئەوە تا خەڵکانێکەیە خۆیان پارچە پارچە کردووە پەرتەوازە بوون ئەڵێ من عایدی فلان مامۆستایم من عایدی فلان ڕێبازم من عایدی فلانە کەسم من عایدی فیسار کەسم هەریەکی ناوەکیان لە خۆی ناوە ناوێک ناو بەو ناوە ڕازی نین کە خوا لێی ناون هو سەماکم المسلمینە من قبل وفی هذا خوا ناوی لە تۆ ناوە مسلمان تۆ کوردێکی مسلمانی شانازی بکە بۆچی ناوی کە لە خۆت دەنێی؟ ئەو ناوانە لە کوێت هێنان؟ یەعنی دەبێت تۆ لەوان چاتر بزانی خوا ناوی لە ئێمە ناوە موسڵمان هەر بۆیە ئەو پەرتەوازەیە دروست بووە هەر کەسە بەیارێ خۆ هەڵا دەڵێت ئایا خوا وەری دەگرێ لە ناو موسڵمانانیشدا ئەو پەرتەوازەیە دروست بووە ئەمە جێگەی نیگەرانی و ئەسەفە سەرمەشقێکی باش هەیە ی خەڵکینە بۆ ئێوە هەرکەسێ بەتەمای ڕۆژی دوایی بێ و قەناعەتی پێی هەبێ دەبێ لەو باشتر کێ بێ تۆ چاوی لێ بکەی لە مۆدیلی ئەو باشتر چ مۆدیلێک باشتر بێ لە ڕێبازی ئەو باشتر چ ڕێبازێک باشتر بێ لە فەرمانی ئەو باشتر چ فەرمانێک باشتر بێ بۆیە دەبێ وریا بین ئەگەر دەتەوێ عەدالەت بەدەست بێنی بەڕێوەبەرێکی عادل بی پێشەوایەکی عادل بی. بۆیە عەدالەت تەنها لە ئیسلامدا بەرجەستە دەبێت. ئەگەر دەتەوێت فەرماندەیەکی سەربازی بیت، بە جۆرێک کە زوڵم نەکەی، ستەم نەکەی، شوێنکەوتەی پێغەمبەر بە صلی علیە وسلم کە خودی خۆی لە بیست جەنگا بەشداری کردووە و فەرموویەتی لە شەڕیشدا ژن مەکوژن، مناڵ مەکوژن، پیرە پیاو مەکوژن. ئەگەر دەتەوێت فەرماندەیەک بی کەوا جێگەی شانازی بی بۆ میللەتەکەت بە شوێن پێغەمبەرا بڕۆ صلی اللە علیە وسلم کە لە هەموو شەڕەکانی ئەو کردویەتی لە زەمانی ئەودا لە ئاوەدانیدا شەڕ نەکراوە ئێستا چونکە ڕێبازەکەی ئەو لە ئارادانە ئەوە دەبینی هەر لە ئاوەدانیدا شەڕ دەکرێ ژن و مناڵ دەکوژرێ پیرەمێر دەکوژرێ خەڵکی لا بێتاوان و سڤیل دەکوژرێ دەی ئەوە کاتێک کابرا دەگەڕێتەوە بەسەر خانوو ڕووخاودا دەگەڕێتەوە کە هەموو ژیانی تا ئەو خانووی تەواو کردووە ئەگەر دەتەوێت فەرماندەیەکی سەربازی باش بی شوێن پێغەمبەر کەوە صلی اللە علیه وسلم و هەروەها ئەگەر دەتەوێت بازرگانێکی ڕاست و دروست بی ئەوە شوێن ڕێبازەکەی پێغەمبەر کەوە صلی اللە کە فەرموویەتی التاجر الصدوق مع النبیین والشهداء والصالحین بازرگانی ڕاستەقینە لەگەڵ پێغەمبەران و شەهیدان حەشر دەکرێت پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆ خۆی بازرگانی کردو بە ماڵی خەدیجە بەهۆی دەست پاکیەوە دوای هاوسەری لەگەڵ پێکهێناوە ئەی بازرگان شوێن ڕێبازی ئەو بکەوە ئەگەر دەتەوێ دوکاندارێکی چاک و پاک بی ئەوە شوێن ڕێبازی پێغەمبەر بکەوە صلی اللە علیە وسلم کە فەرموویەتی من غشنا فلیس منا ئەوەی غش بکات لە ئێمە نییە ئەو کاتە بەڕێزەکەم مەچۆ شتی عادی بە ئەسڵی بفرۆشی ئەو کاتە شتی عادی بە ئەسڵی مەفرۆشە نێر و مێ مەدۆشە ئەوە زۆر زۆر گرنگە ئەگەر تۆ بتەوێت دوکاندارێکی ڕاست بی و پارەکەت حەڵاڵ بێ کاسبیەکەت حەڵاڵ بێ ئەوە شوێن ڕێبازی پێغەمبەر بکەوە سەل الله عليه وسلم ئەگەر دەتەوێت شوانێکی باش بی و شوانە وێڵە نەبی قاچی مەڕ و بزنەکان نەشچێنی غەدریان لێ نەکەی تێر ئاویان کەی تێر برسیان نەکەی شوێن ڕێبازی پێغمبەر کەەوە سەل الله عليه وسلم کە پێغمبەرجان بۆ خۆی شوانی کردووە لە کاتی مناڵیدا پێغمبەرەکە ئێمە هەم بازرگان بووە هەم شوان بووە، هەم فەرماندەی سەربازی بووە، هەم عەدالەتی پاراستووە. بەڵێ بەڕێزان و خۆشەویستان، ئەگەر دەتەوێت خوا سڵاوت لێ بکات، حەز دەکەیت خوا ڕەحمەتت بۆ بنێرێت، بەڵێ سەڵاوات بە لە پێغەمبەر صلی اللە علیە وسلم، ئای لەو مزجێنییە! ئەگەر دەتەوێت تۆی کرێکار مافی خۆت بەدەست بێنی، شوێن ڕێبازی پێغەمبەر بکەوە صلی اللە علیە وسلم کە فەرموویەتی، کرێی مافی کرێکار بدەن پێش ئەوەی ئارەقی ناوچاوانی وشک بێتەوە و دەستی کرێکاری زبری ماچ کردووە ئەگەر تۆ دەتەوێت مێردێکی باش بی بۆ خێزانەکە لە ماڵەوە شوێن پێغمبەر بکەوە سەل الله عليه وسلم کە فەرموویەتی چاکترین کەس ئەوەیە بۆ ماڵ و خێزانی خۆی باش بێت فەرموویەتی من لە هەمووتان باشترم خیرکم خیرکم لنسائه وانا خیرکم لأهلی فەرموویەتی من لە هەمووتان باشترم بۆ ماڵ و خێزانەکەم نەک بچین کە بەراتی لەگەڵ خێزانت بکەی لێی بدەی زوڵمی لێ بکەی عکسایەتی لەگەڵ بکەی دەبێ شوشەیە و ئاگار لێ بێ و نەشچێ و هەروەها ئەگەر دەتەوێ مافی ئافرەتان بەدەست بێنی مافی ئافرەت لای ئەم و ئەو بەدەست نایە و تەنها دروشمە تەنها دەستگەرمکردنەوەی و ڕابواردن و ژیانی ئاژەڵیە مافی ئافرەت تەنها لە ڕێبازەکەی پێغەمبەرە صلی الله علیه و سلم کە پێش ئەوەی گیانی پیرۆزی دەربچێ فەرمووی استوصوا بالنساء خیرا داواتان لێ دەکەم فەرمووی ئاگاتان لە ئافرەتان بێت و لەگەڵیان باش بن و ئەگەر دەتەوێت تۆ کەسێکی بەوەفادار بی لەم سەردەمی بێوەفاییەدا تۆ وەفادار بی شوێن ڕێبازەکەی پێغەمبەر بکەوە صلی الله علیه وسلم کە جارێکیان زۆر لەگەڵ پیرێژنێک وەستا عائشە فەرمووی داشی مانداران ئەوە چی بووە پیرێژن ئەوەندە لەگەڵی وەستای فەرمووی ئەوە هاوڕێی خەدیجە بووە کاتی خۆی سەردانی دەکردین ئێستا لە بینی ژنومێردەکانیشدا بە زیندویش وەفاکەم بووە تەڵاقدان زۆر بووە ئەگەر دەتەوێت وەفاداری هەبێت ئەوە شوێن ڕێبازی پێغەمبەر بکەوە سەل الله عليه وسلم ئەگەر دەتەوێ مافی ئاژەڵان بەدی بێنی ئەوە دەبێ شوێن ڕێبازی پێغەمبەر بکەی سەڵا عسلم کە لەسەر پشیلەیەک ژنێک چۆ جەهنم لە بە ئاودانی سەجێک پیاوێک چۆ بەهشت ئەوەیە مافی ئاژەڵان ئەی پۆلیسی دارستان ئەی ئەو کەسەی کە واژینگە دەپارێزی ئەی ئەو کەسەی کە قەسابی بزانە چۆن لە ڕێبازی پێغەمبەران مافی ئافرەتان مافی ئاژەڵان پارێزراوە دەبێ ویژدانتان هەبێ و ئاگاتان لێبێ و بزانن ئەو ڕێبازە چۆنە، کاکی پۆلیس، کاکی قەساب، هەموو ئەوانەی کەوا پەیوەندیدارن بەو بوارەوە. ئەگەر دەتەوێ سەخاوەت بی، ئەوە شوێن ڕێبازی پێغەمبەر بکەوە، بەسە پیسکە و ڕەزیلی، چ فایدەی هەیە، جابر دەفەرمێ، پێغەمبەر صلی اللە علیە وسلم هەرچی داوایان لێکردبێت دەستی بەڕووی کەسەوە نەناوە و کە نیشانەی سەخاوەتیە، وە ئەگەر هەژاریش بووی سەبر و تەحەمولت هەبێ کە پێغەمبەر صلی اللە علیە وسلم خۆی هەژار بۆ پێشەوای هەژارەکانە خۆی هەتی بۆ پێشەوای هەتیوەکانە خۆی بەڵا و مسیبەت و مشکلەی زۆر بەسەر هاتووە پێغەمبەر گیانمان بەسە کە پێشەوامان بێ کە چاوی لێ بکەین ئەگەر واتان نەکرد ئەگەر وامان نەکرد ئەوە ئەو کاتە پەنا بەخوا مفلیس دەبین ئەوە ئەو کاتە پێغمبەر گیانی دڵسۆز لەو ڕۆژی مەدانی مەحشەرە کە هەموو خەڵک دەفە دەڵێ نەفسی نەفسی ئەو دەڵێ ئومەتی ئومەتی لەو کاتەدا کە لەسەر حەوزی کەوسرە دەبینێ خەڵکانێک لە ئومەتەکەی بەرەو حەوزی کەوسەر دێن بەڵام مەلایکەتەکان نایڵن بەرەو جەهنم دەیان بن ئەویش دەفەرموێ، ئەلا هەلوم وەرن بۆ ئێرە، ئەو ئۆمەتی خۆی دەناسێتەوە لە مەیدانی مەحشەر، لەبەر ئەوەی چوار پەلیان سپییە و ئەو شوێنی ئاوی دەستمێش گرتوویەتی، ناوچاوانیان سپییە، بە ناوەکانیان، دایان ناسێتەوە، دەفەرموێ، وەرن ئەوە لێرەم، وەرن بۆ حەوزەکە، مەلائیکەتەکانیش پێی دەفەرموون، قوربان، انهم قد بدلوا بعدک، ماذا تدری ما احدثوا بعدک دەف پێیان دەڵێ قوربان ئەوە دوای تۆ گۆڕیان ئەوە تۆ نازانی دوای تۆ چیان کرد بە ناوی دینەوە چیان دەکرد خوایە پەنا بە تۆ خوای ئێمە لەو کەسانە نەبین بەڕێزەکانم دەبێت زۆر وریابین ئێستا مسلمانی دیموکراسیمان زۆرە مسلمانی شەرقی غەربیمان زۆرە مسلمانی مۆدێلمان زۆرە دەڵێ من هەر بە کەیفی خۆم دەکەم و مسلمانیشم ئافرەتە و نوێژێش دەکا و دەڵێ من هەر پانتۆڵی لە پێ دەکەم پیاوە کە عەسەبی بوو هەموو شتێک بە دەمیا دێت گوێ ناداتێ گرنگەوەیە پارەی دەستکەوێ ناڵێ ئەمە حەرامە ئەوە فڵانکە زاڵمە ئەو ڕێبازە شیرکە گرنگ ئەوەیە بۆ خۆی خۆی سەروبەری خۆی تێرکە خۆشی بە مسلمان دەزانێ پەنا بەخوا بۆیە بەڕێزەکانم با بە خۆماندا بچینەوە با پەند وەربگرین، با بە قسەی پێغەمبەر گیان بکەین صلی اللە علیە وسلم بۆ ئەوەی بەختەوەری دنیا و دواڕۆژ بین. لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوایە ئیمانمان سەلامەت کەی خوایە خاک وڵاتمان سەلامەت کەی خوایە لە دایک و باوکمان خۆشببی خوایە لە خۆشمان خۆشببی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ما خەیتە بەر شفاعتی پێغمبەر صلی الله عليه وسلم بەخوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت دەری و خێرمان لێ بکەیەوە خوایە ئەوانی نەخۆشیان هەیە خواش